لە ئێوەی میوانی ماڵی خوا و تەواوی مسوڵمانان بێت لە هەرێمی کوردستان و سەرتاسەری زەویدا سەرچاوەی هەموو خەیرێک بریتییە لە زانست و دادگەری بە پێچەوانەوە سەرچاوەی هەموو شەڕ و خراپەکاریەک بریتییە لە نەزانین و زوڵم واتە ستەمکردن ئاینی پیرۆزی ئیسلام ئاینی حکوومەت و دەوڵەتداریە ئاینی پیرۆزی ئیسلام بەهۆی دەسەڵاتەوە بەهێزە دەسەڵات یان حاکم بەهۆی دینەوە تەمەنی درێژ دەبێ و ناوی بەرقەرار دەبێت ئاین و ئیسلامەتی و دینداریش بێ جەماعەت و بێ کۆمەڵکاری و بێ بەیەکەوە بوون هیچ هێز و پێزێکی نییە بۆیە دەبینین گرنگی حکوومەت و گرنگی دەسەڵات لە ئاینی پیرۆزی ئیسلامدا زۆر گرنگی پێدراوە لە زنجیرەی مافە ئیسلامیەکانداین ئەمڕۆ باس لە گرنگی حکوومەت و مافی دەسەڵات دەکەین لەسەر میلەت و لەسەر هاوڵاتیان سەرەتا لە باسی گرنگی حکوومەت و دەسەڵات لە بۆ میلەتی مسلمان سەیری قسەی زانایان بکەین بە تایبەتی کە چۆن باس لە گرنگی حکم و دەسەڵات دەکەن ئیمامی ماوەردی خوا لێی خۆش بێ دەفەرموێ دەفەرمێ ئینسانەکان ڕێک ناخرێ ژیانی دنیایان ئللا پێویستی بە ئیمام و بە حاکم و بە دەسەڵاتێک هەیە جا ئەگەر دەسەڵاتەکە چاک بێ یان خراپ بێت هەر بۆ ئەم مەبەستەیە پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام لە فەرموودەیەکدا کە ئیمامی طەبەرانی ڕوایەتی دەکات دەفەرموێت الإمامة الفاجرة خير من الهرج دەسەڵاتدارێک با فیسق و فجوریشی هەبێ باشترە لەوەی کە خەڵکی لە هەڕەجدا بن خەڵکی هیچ یاسا و ڕێسایەک نەبێ بۆ پارێزگاری کردنی دینیان خوێنیان سەروەت و سامانیان بۆیە دەبینین شەیخ الئیسلام لە باسی گرنگی هەبوونی دەسەڵاتایە دەفەرموێ گرنگی حکومەت و دەسەڵات بە تایبەتی لێرەوە بۆمان دەردەکەوێت معلومی هەموو تاکێکی مسلمانە کاتێک رسول الله صلی الله عليه وسلم وفاتی کرد چ کارەساتێک بوو وەک سەحابە دەفەرمون هاتنی بۆ مەدینە ڕووناکترین ڕۆژی سەر زەوی بوو بەڵام تاریکترین ڕۆژ لای ئێمە ئەو ڕۆژە بوو کە وەفاتی پێغەمبەری ئازیز بەرگوێمان کەوت ئالەم ساتە وەختەدا لەگەڵ هەموو ناڕەحەتیەکیاندا بەڵام خەمیان پێش ئەوەی لە ناشتنی تەرمی مبارەکی ڕسول الله بخۆن صلی الله عليه وسلم خەمیان لەوە خوارد کێ بێ جێنشینی پێغەمبەر بێ کێ بێ ئوموری ئوممەتی پێغەمبەری خوا لە ئەستۆ بگرێ کێ بێ جەیش و سوپایە کە پێغەمبەری ئازیز ساز و ئامادەی کردووە فەرمان ڕەوایەتی بکات ئەمە زۆر گرنگە کە دەبێ خەڵکی مسلمان باش بزانێ ژیانی تاکی مسلمان خێزانی مسلمان کۆمەلگای مسلمان هەرگیز لەگەڵ فەوزادا نییە هەرگیز لەگەڵ بشێویدا نییە بەڵکو لەگەڵ ئەوەدایە کە دەبێ ژیانی ئوممەتی مسوڵمان خاوەنی دەستور و خاوەنی حوکم بێت بەڵام کام حوکم کام دەسەڵات کام حاکم ئەو حاکم و دەسەڵاتدارەی کە قورئان کە پێغەمبەری ئازیز عەلەیهی سەڵات وەسەلام بۆ ئێمەی دیاری کردووە ئێمە باس لەوە دەکەین بەڵام لە ئێستای هەرێمی کوردستاندا قسە دەکەین لە نێو گەرمەی قەیرانەکاندا قسە دەکەین بۆ ئەوەی خیتابی منبەری رسول الله صلی الله علیه وسلم بۆ ئومەتی مسلمان چارەسەر و حەلی محرابی پێغەمبەری خوا علیه صلاة وسلام لە نێو قەیرانەکاندا بین بە گوێی مسلماناندا چۆن ئێمە باسمان لەوە کرد مافمان هەیە لەسەر دەسەڵات و حکومەت دەسەڵات و حکومەتیش مافی هەیە لەسەر ئێمە یەکەمین ماف و حەقێکی دەسەڵات لەسەر ئوممەتی مسوڵمان بریتییە لە السمع والطاعە لولی الامر بەڵام فی المعروف بیستن جێبەجێکردنی یاسا و ڕێسایەک کە لەلایەنی حاکمەوە دەردەچێ ئەو یاسا و ڕێسایەی کە مەعروف بێ ئەو یاسا و ڕێسایەی کە خوا و پێغەمبەری خوا لێی ڕازی بن جا سەرنج بەن ئوممەتی موسڵمان خوا سبحانه وتعالی لە کۆی ئەم قورئانەدا یەکجار نافەرموێ یا ئولی الامر ئەی کار بەدەستان بەڵکو دەفەرموێت یا ئەیها الذین آمنوا هۆ باوەڕدارینە ئەطیعوا الله پاشان خوای پەروەردگار دەفەرموێ و ئولی الامر منکم نافەرمێ و ئەطیعو ئولی الامر منکم وشەی ئەطیعو دوبارە ناکاتەوە بۆ چونکە وەلی ئەمر لە ئیسلامدا حاکم و دەسەڵاتدار لە ناو ئومەتی مسلماندا ئەو حاکمەیە کە ئیطاعەی فەرمانی خوا و پێغەمبەری خوا بکات زۆر گرنگە بەڕاستی کە هەموو لایەکمان باش حاڵی بین کە ئولی الامر منکم لە خۆتان لە نێو خۆتانە ئینسانێ کەسێ کە فەرمانی بەسەر ئێوە کرد بە شەرعی خوا لەژێر فەرمان بەرداری ڕسول اللهدا ئەوە ئێوە لەسەرتانە بەگوێی بکەن مادەم ئەو لە شەرعی خوای پەروەردگاردا کار دەکات بۆ حاڵی بوون لەمە دەچینە خزمەت فەرموودەیەکی متفق علیه کە پێغەمبەری ئازیز دەستەیەک لە مسلمانان دەنێرێت عەبدوڵای کوڕی حذافە ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ سەرپەرشتیاریان دەکات پێغەمبەری خوا دەفەرمێ ئێوە دەچن ئەمە ئەمیرتانە بەگوێکردنی ئەمیرەکەتان یعنی بەگوێکردنی من کەواتە بە یاسا و ڕێسا دەڕۆن ئەم ئەمیرە لە کاتێکدا لە سەفەرەکەدان دەفەرمێت من ئەمیری ئێوە نیم وتیان بەڵێ ڕسول الله ئەمری پێ نەکردن بە گوێم کەن وتیان بەڵێ دەی بچن دارم بۆ کۆ بکەنەوە دارێکی زۆریان کۆ کردەوە دەی گڕی پێوە بنێن گڕیان پێوە نا دەی بچنە ناو ئاگرەکەوە سەیری یەکیان کرد لە یەک ورد بوونەوە بۆ بچینە ناو ئاگرەوە ئالێرەدا زۆر گرنگە پەیامێک ئاراستەی گەنجی مسلمان دەکەم کە لە ئاینی پیرۆزی ئیسلامدا ئەسەمع بیستن ئەنجا ئەتاعە جێبەجێکردن ئەو فەرمانەی ڕسول اللهیان چۆن بیست پێغەمبەری خوا فەرمووی لە چیدا بە گوێی ئەمیرتان بکەن بۆیە ئەفەرمێ لە نێو هەموویاندا گەنجێک ڕاست بوویەوە هۆ مسلمانینە ئایا ئێمە لە ترسی ئاگر ڕامان نەکردو بەلای ڕسول الله ئێمە نەهاتوین بۆەوەی لە ئاگری دنیا و قیامەت لە ئاگری جەهالەت ڕزگارمان بێ وتیان بەڵێ ئەی چۆن پەیامی ڕەسۆڵ اللە جارێکی تر ئێمە دەخاتەوە ناو ئاگرو دەمان سوتێنێ دەبێ لێرەدا ڕابوەستین ئەم ئەمرە دەگێرینەوە بۆ لای پێغەمبەری خوا گەر ڕەسۆڵ اللە صلی اللە علیه وسلم فەرمووی بچنە ناوی ئەوا یەک و دووی تێدا ناکەین و دەچینە ناوی کاتێ گەڕانەوە بۆ خزمەت پێغەمبەری خوا علیه الصلاة والسلام یەک دروستکراو لەم سەر زەویەدا جا پیاوە بۆ ژن مدیر ناحێیەکە قایمقامێکە وەزیرێکە پەرلەمانتارێکە سەرۆکی هەرێمە هەر کەسێک هەیە لا طاعەتە لمەخلوق فی معصیەتی الخالق ئەو حکمە ئەو فەرمانە ئەو یاسایە ئەگەر پێچەوانەی یاسای خوابێ ئومەتی مسلمان حرامە جێبەجێی بکە واجبە لەسەری جێبەجێی نەکات نەک جێبەجێی بکات کەواتە سەمع و تاعە لە ئاینی پیرۆزی ئیسلامدا زۆر گرنگە ئامۆژگارێکی تر بۆ گەنجی مسلمان ئەگەر ئەو ئەو مسلمانەیە ئەم مسلمانانەی تاقی کردەوە بە ئاگرێک ئەمڕۆ گەنجی مسلمان تاقی دەکرێتەوە بە بێدینی تاقی دەکرێتەوە بە فەسادی زینا بە ئاگری زینا تاقی دەکرێتەوە بە ئاگری عارەق تاقی دەکرێتەوە بە ئاگری ڕیبا و حەرام تاقی دەکرێتەوە بە سفوری ئافرەتێکی مسلمان ئایا دەبێ بچێتە ناو ئەم ئاگرەوە حکمێک دێت نێر لە نێر مارە دەکات حکمێک دێت ژن و پیاو ئەڵێ قورآن ڕاستی نەکرد وەک یەکی لێ دەکات لە میراتە حکمێک دێت دەڵێ عارق حرام نییە حکمێک دێت دەڵێ بەراز خۆشە ئایا دەکرێ ئوممەتی موسڵمان جێبەجێی بکات؟ نەخێر، چوونە ناوی یەعنی چوونە ناو ئاگر، بۆیە گەنجی موسڵمان دەبێ بزانی ئەو ئاگرەیە زۆر گرنگە بۆ ئێمە، ئاگری بیری عەلمانیەت، ئاگری بیری لادینی، ئاگری چی بۆ نموونە لە ئێستای هەرێمی کوردستاندا، ئاگری دوولەتکردنی هەرێمی کوردستان، ئاگری دەستدرێژکردن و تفەنگکردنە سنگی کوردی موسڵمان. ئاگری براکوژی، ئاگری لەتکردنی ماڵی میللەتی کورد، ئاگری لەتکردنی خەڵک و خاکی کوردستان، ئەوەی بچێتە ناوی دەچێتە ناو ئاگرەوە بە ویستی خۆی، چونکە ئەوە مەعسیەتە بۆ خوا، ئەوە دەرچوونە لە یاسا و ڕێسای گشتی ئوممەتی مسوڵمان. کەواتە ڕاستە حەقە لەسەر ئوممەتی مسوڵمان ببیستین، بەڵام کاتێک بە گوێی دەکەین کە لە سنووری شەرعی خوای پەروەردگاردا بێ مافێکی دی دەسەڵات لەسەر ئێمە بریتییە لە ڕێزگرتن لە دەسەڵات، بریتییە لە دۆعاکردن بۆ دەسەڵات، بریتییە لە ئامۆژگاریکردن بۆ دەسەڵات. پێغەمبەری ئازیز دەفەرموێ ئین من ئیجلال الله خەڵکی مسلمان نیشانەی ڕێزگرتنی لە خوا نیشانەی بەرزڕاگرتنی ناوی ئەڵڵاه بریتییە لە چی؟ ئیکرام و ذی السلطان المقسط ڕێزگرتنە لە حاکم ئەمە زۆر گرنگە کەواتە خەڵکی مسوڵمان لەگەڵ فەوضادا نییە لەگەڵ بێسەریدا نییە لەگەڵ ئەوەدایە کە شوانی هەبێ بەڵام ئەم ئیسلامە نەیفەرمووە هەموو سەرێ کام سەر ئەو سەرەی ذی السلطان المقصد سەرێکی دادگەر بێ کە ئەمە زۆر گرنگە خەڵکی مسوڵمان بزانێ کار بەدەستێک بێت بەڕاستی دڵسۆزی هەمومان بێ کار بەدەستێک بێت ئاوا بیرکاتەوە کاربەدەستی لای ئێمەی مسوڵمان ئەمانەتە وای چەند سەنگین و زەحمەتە بۆ ناوبانگ و موچە نییە بۆ خزمەتە کاربەدەستی وەکیلیە وەکالەتداری میلەتە ئەوسا لە دنیا سەربەرزە و لە قیامەت سەرسەلامەتە کەمتەرخەمی لەو ئەرکەدا گەورەترین خیانەتە کە دەڵێن کاربەدەست ئەم کاربەدەستە نا کاربەدەستێ من لە تا و ئازار بناڵم ڕووت و برسی بێ مناڵم دڵی نەجۆشێ بۆ حاڵم ڕۆژێک سەر نەدات لە ماڵم بێتە سەر جل و جەواڵم تا بپرسێ لە هەواڵم ڕقی بێ لە ڕەزای تاڵم لە جێی ئەوەی دەستێکی بداتە باڵم نەوتە ڕەشەکەم بەرێت و دەست بخاتە قوڕقوڕاگەی مناڵم لەگەڵ وتم کوا مافی من بڵێ وس بە گورزێکت پیا بماڵم پێستی سەرت دا بماڵم ئەو ئەو سەرە نا ئەی کام سەر بۆ ئەوەی سەرانی کورد بزانن بەڕاستی ئێمە سەرێکمان دەوێت کە قانعی شاعر دەڵێ کام سەر؟ قانع دەڵێت سەرێک پڕ نەبێ لە سەودای نیشتیمان، دایم گێژ نەبێ لە خەم بێ دەستان، گەر نەیەتە سووڕ بۆ دەوای دەردان، سەرێ خۆی بەرز بێ و چش بکا لە هۆز، بێسەر ببینێ و خۆی بکا بە قۆز، فرمێسک نەڕێژێ بۆ جێماوی کۆز، سەرێ سەرێ وەک نێو بێ لە حاستی دوژمن بەڵام پۆڵا بێ بەرامبەر بە من سەرێ لە حەنای یاران نەرم نەبێ بۆ کەس و کاری تەواو گەرم نەبێ ئەڵێ سەرێ نەزانێ سەرداری چۆنە تێر بێ و نەزانێ هەژاری چۆنە هەرگیز نەیبیستێ خەم نەیدی بێ خەمباری چۆنە مەس بێ و نەزانێ هۆشیاری چۆنە سەرێ نەنواڕێ بۆ دەور و پشتی قەت تێ نەکۆشێ بۆ سوودی گشتی سەرێ پڕ لە گڕ وەک تەنوور نەبێ پڕ لە مێشکی ڕوون وەک بلور نەبێ سەرێ سەراسێ نەگرێ بۆ وڵات هاواری لێکەی نەگاتە فریاد سەرێ بە بێخەم چێتە سەر سەرین دوو گوێی خۆی کڕ کا لە شین و گرین جارێک نەیەتە سەر ئاه و ناڵین هیچ خەمخۆر نەبێ بۆ دەستی بێتین لە خوا ئەخوازم قانع ئەڵێ لە خوا ئەخوازم کە بە بڕین چێ تا دوا هەناسەی بەزار و شین چێ ئێمە کە باسی سەر دەکەین باسی حوکم دەکەین سەرێک ئاوا بێ بۆ میلەتی خۆی مافی دووەمی دەسەڵات لەسەر ئوممەتی مسوڵمان کە باسمان کرد ئەوەیە دوعای بۆ بکات کە پێغەمبەری خوا دەفەرموێ فێری کردوون سەحابەی فێر کردووە سەیری فضەیلی کوری عیاض بکەن تابعین یەم ئومەتە دەفەرمێت ئێمە وا فێر بووین لە سەحابەوە ئەوان وا فێر بوون لە پێغەمبەرەوە ئەفەرمێ ئەگەر یەک دوعام گیرابێ ئەو دوعایە ئەکەم حاکمی وڵات عادل بێ حاکمی وڵات بەرقەرار بێ چەند گرنگە لەبەرەوە ئێمە دەزانین ئامۆژگاریش هەموو دین الدین النصیحە ئیسلام هەر هەمووی نەسیحەت و هەمووی ئامۆژگارییە بۆیە پێغەمبەری خوا دەفەرموێ حاکمێک لە خەیردا بێ ئەو حاکمەیە کە ئەفەرموێ بیتانەتانی هەیە دوو بیتانە و دۆ دوو خەڵکی هەیە بە دەوردا بیتانەیەکی خیر کە پێی دەڵێ ئەمە حرامە ئەمە گوناهە ئەمە زوڵمە ئەمە گەندەڵیە بیتانەیەکیش هەیە کە هاوکاریکردنی دەسەڵات دەربڕینی دڵسۆزی بۆ دەسەڵات دەسەڵات فێری ڕەشوە و بەرتیل نەکردن نەکڕوزانەوە لە دەسەڵات جێبەجێکردنی فەرمان و یاساکانی دەسەڵات بە نمونە پاراستنی سەروەت و سامان ئاو کارەبا هی دەسەڵات نییە با دەسەڵات سەرپەرشتیاری بکە سەرپەرشتیاریکردنی لەوەڕگا دەشت و دەری وڵات پاراستنی یاساکانی ڕێگاوبان پاراستنی نەخۆشخانەکان نەشکاندنەوەی گژوگیا و دەغڵودانی وڵات بەرەڵانەکردنی ئاژەڵان بۆ ئەزێدانی دراوسێکان بۆ ناشرین نەکردنی سیمای شارەکان بۆ نەشکاندنی داری نێو باخەکانمان ئەمانە حەقی دەسەڵات نین بەو مانایەی کە تۆ بتەوێ بەمە دژایەتی دەسەڵات بکەی بەڵام مادەم دەسەڵات بەرپرسە لەمانە کەواتە واجبە لەسەر من و تۆی مسلمان ئەمانە بپارێزین نابێت دەسەڵات بەرتیلی پێ بدرێ کەمە زۆر گرنگە یاسایە کە دەبێ ئومەتی مسلمان فێر بێ عمەری کوڕی عەبدولعەزیز فەرمووی تا دوێنێ هەدیە دەدرا بە یەکتری بەڵام کاربەدەستێک هەدیەیەک وەربگرێ یعنی چاوی کوێر بێ لە بەرامبەر حەقدا وبالجملة إنما فسدت الرعية بفساد الملوك فاسد بونی کۆمەڵگا بڵاوبوونەوەی گەندەڵی لە ناو کۆمەڵگا ڕازیبوون بە چەند موچەی و بە موچەی بندیوار ڕازیبوون بە وەرگرتنی موچەی حەرام ڕازیبوون بە وەرگرتنی چەندین زەوی و زار ڕازیبوون بەوەی کە بەڕاستی ئینسان لە حەراما بژی ئەفەرمێ سەرچاوەکەی دەگەڕێتەوە بۆ دەسەڵات بەندەی حیزب بن کۆیلەی ئەم و ئەو بن ئەگەر عولەما مامۆستایانی میحراب و مینبەر ئەگەر عولەما مامۆستایانی زانکۆ و مامۆستایان بە گشتی ئەگەر عولەما و دادوەران بوون بە پاشکۆی حیزب و دەسەڵات ئەگەر بە عەقڵی حیزب و بە تەقریری حیزب و بە تەوجیهی حیزب قسەیان کرد ئەو کاتە بەرپرسیارێتی یەکەم لە ئەستۆی عولەما و خوێنەواراندایە بەرپرسیارەتی دووەم لە ئەستۆی دەسەڵاتایە، بەرپرسیارەتی سێیەم لە ئەستۆی میللەتایە. کەواتە میللەتی مسوڵمان، زانایان، دەسەڵاتداران، لە برێوی ڕقمان لە یەک بێ، لە برێوەی زمانی زبر لەگەڵ یەکا بەکار بێنین، دەوەرن با دەست لە نێو دەستی یەکتری بکەین، دەوەرن با ئەم کەشتی کوردستانەمان بپارێزین، دەوەرن با نەفرەت لە بەرژەوەندی حیزبی بکرێ، دەوەرن با پێکەوە بڵێین ڕەبی مووی لێ بێ زمانی پەنجەکانی هەڵوەرێ. ئەوەی دەڵێ با کوردستان دوو ئیدارە بێ دەبا بڵێین ڕەبی دەستی بشکێ چاوی کوێر بێ ئەو کەسەی دەیەوێ کوردستان بێ شیرازە و بێ ئیدارە بێ بەڵام خۆشەویستانم مسلمانانی ئازیز بۆ ئەوەی بە هەڵە تێنەگەن ئێمە پاشکۆی هیچ دەسەڵاتێک نین خەم لەوە دەخۆین نابێ وڵات بێ سەرۆک بێ مامۆستای مدەڕیس زۆر جوان دەڵێ وڵات بێ سەرۆک بەر بەرەڵایە سەرۆکیش بێ داد بێ دادگەری دەرد و بەڵایە کەواتە ئەگەر سەرۆک نەبوو زۆر فەوزایە زۆر خراپە سەرۆکێکیش هەبێ و دادگەر نەبێ هەمووان وەکو یەک سەیر نەکا لە خزمەتی میلەتانە بێ خۆشی بۆ خۆی دەرد و بەڵایە کەواتە ئەم میلەتەی ئێمە ئەم کوردستانەی ئێمە پێویستی بەچیە ئێستا ئەم کوردستانەی ئێمە پێویستی بە کردارە ئەم گوڵاتەی ئێمە پێویستی بە خزمەتە ئەم وڵاتەی ئێمە پێویستی بە سیستەمە ئەم وڵاتەی ئێمە پێویستی بەوە هەیە گرنگ نییە کێ حکم دەکا گرنگ ئەوەیە چۆن حکم دەکا بەچی حکم دەکات سەرۆکی ئەمریکا دای بە گوێی هەموو دنیا وتی بێزوو دەکەم بە کورسەکەی خۆمەوە خۆشم هەڵبژێرمەوە دەردەچم بەڵام یاسایەک هەیە دەڵێ هەشت ساڵ هەشت ساڵەکەم تەواو بوو لەبەرەوە بە دوای ئیشدا دەگەڕێم کەواتە سیستەمێک هەیە دەبێ حکم کا لە وڵاتە بۆیە وڵاتی بێ سیستەم یعنی بێ حاکم وڵاتی بێ سیستەم یعنی هەر بێ پەرچەم و بێ ئاڵا هەرێمی کوردستانمان لە بەردەمم قەیرانەدایە کەواتە بەرپرسیارەتانە مامەڵە دەکەین ئێمە خەڵک و خاچی خۆمانمان خۆش دەوێ ئێمە لەگەڵ فەوزا دانین ئێمە لەگەڵ بشێوی دانین ئێمە لەگەڵ یەک پارچەی خەڵک و خاچی کوردستان داین وەکو میحرابی رسول الله داوا لە دەسەڵاتدارانیش دەکەین لە خوا بترسن پێتان دەڵێن بە زمانی ئامۆژگاریەوە لە خوا بترسن واللهی خوای پەروەردگار ئەو میلەتە مسلمانە بە هەدەرا نادا لەبەر خاتری زوڵم و ستەم و کورسی ئێوە بەڵکو پێمان خۆشە هەمووان پێکەوە بتوانین بەندەی خوا بین خزمەتکاری گەل و خەڵک و خاک و نیشتیمانی خۆمان بین خوایە بە خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت لێ داواکارین یا ئەڵڵا خوایە لەسەر ئیسلامەمان ژێنە خوایە بۆ ئەو ئیسلامە بمان مرێنە خوایە لەسەر ئەو ئیسلامە زیندومان بکەرەوە خوایە چاومان دڵمان ماڵمان وڵاتمان گەشکەرەوە بەم ئیسلامە خوایە ئەم ئیسلامە بکەرەوە بە حاکمی وڵاتمان خوایە بۆ خاتری اسمی عظمت هیدایەتی هەموو لایەکمان بە بۆ ئەم ئیسلامە خوایە حاکم و دەسەڵاتدارانی ئەم وڵاتە خوایە هیدایەتیان بە بۆ ئەم ئیسلامە خوایە بیان گێڕەوە نێوەم ئیسلامە خوایە بیان کە بە خزمەتکاری ئەم ئیسلامە خوایە ئەوانەی شیاوی هیدایەت نین خوایە ئەوانەی دژ بەم دینەن خوایە ئەوانەی دژ بەم میلەتەن خوایە ئەوانەی دەیانەوێ لە پێناوی خۆیانە ئەم میلەتە بکەن بە قوربانی خۆیان خوایە بیانکە بە قوربانی بۆ ئەم میللەتە خوایە هەر حیزبێ هەر دەسەڵاتدارێ هەر کەسێ دەیەوێت ئەم میللەتە بکا بە قوربانی بۆ کورسیەکەی خوایە ڕسوای کەی خوایە لە کۆڵمانی بکەیتەوە بە خاتری ئیسمی عەزەمت خوایە ئەم خەڵک و خاکی کوردستانە بپارێزی خوایە ئەم کەشتی کوردستانمان بپارێزی خوایە بۆ خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت لێت داواکارین شەرمان لێ دوور بخەیتەوە خوایە شیفای نەخۆشی مسلمانان بەی خوای نەخۆشانەکەن لە نێو مزگەوتەکەماندان یا رب العالمین خوایە شیفایان بەی ئەوەی گرفتی چاوی هەیە خوایە شیفای بە خوای ئەوەی گرفتی قورحەی هەیە یا رب العالمین خوای شیفای بە خوای هەر مسلمانێک کێشەیەکی بۆی چارەسەر بکە خوای قوتابیان و خوێندکارانمان لە دەوری دۆمیانە خوای سەرکەوتویان کە یا رب العالمین ئەوانەی زەواجیان نەکتو بۆیان کاراسانی کە خوای بۆ خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانیت تا هەفتەی ئایندە لێت داواکارین خوایە